غوڕەبا چێن غوڕەبا ئەو کەسانن کە ئەوان بە چاچی دەمێنەوە لەسەر دینەکە لە کاتێکدا کە خەڵک تێک چووە خەڵک لە چی تێک چووە ئیدا فەسەدە ناس خەڵک عقیدە و بیروباوەڕیان تێک چووە شخص پەرستی و گۆڕپەرستی لای خەڵک بووە بەخواپەرستی پەڕۆپەرستی لای خەڵک بووە بەخواپەرستی خەڵک لە عیبادەتدا عیبادەتیان تێکچووە تەمەنی لەوەیە گەیشت پێێتە هەفتا ساڵ تا ئێستا نازانێت چۆن نوێشکە تا ئێستا فاتیحاقی ڕەوان نییە بۆ چکە مەسلەی دینداریتی بەلایەوە زۆر گرنگ نییە ئەگەر سەفرێک کا بۆ سین دەبێت پرسیار لە دەیان کەس بکە لێکی بداتەوە وردی کاتەوە من دەچمە و سەفر بزانام چنێکم قازانجە چنێکم زەرەرە چۆن بڕۆم لەوێ بچمە کوێ چی استقبالم دەکا خۆی بۆ ماندوو دەکات بەڵام بۆ دینەکەی بۆ نوێژەکەی بۆ ڕۆژوەکەی بۆ حەج کردنەکەی هەر گوێشی لێ نییە گرنگ بینیوێتی باوکی چۆن نوێژی کردو ئێستا نوێژ دەکە تەمەنی گەیشتوتە هەفتا ساڵ بڵێ خاڵە گیان فاتیحان بۆ بخوێنەوە نازانێ وەکو پێویست نازانێ ئاەت الکورسی لەبەر نییە کە گەورەترین ئاەتی قورآانە تا ئێستا بۆ چووکە دین مشکلە نییە بەلایەوە شتێکی واگرنگ نییە مێمە نوێش دەکەین ڕوومان کردە قیبلە و تەواو کەواتە خەڵک لە عقیدەیدا عقیدەی تێک چووە بیر و باوەڕ وەکو خۆی نەماوە عیبادەت و تاعەت وەکو خۆی نییە ئەی معاملات ئەی کە بچینە بازاڕەکان ئەوجا بۆت دەردەکەوێت چەند حەرام زۆرە ئەوجا بۆت دەردەکەوێت چەند بێشەرعی زۆرە دوکانێکە بە حساب دەڵە کاکە ئێمە ناچین دزی بکەین ناچین قۆڵ بڕی بکەین و خیانەت بکەین دوکانمان دانا و کەسابەت دەکەین چ جلێک دەفرۆشی تۆ جەنابەت جلێک دەفرۆشێک کە ئافرەت بەرە و بەرەڵایی دەبات جلێک دەفرۆشێک کە گەنج ئەخلاق و ڕەوشتی گەنجان تێک دەدات واش دەزانێت ئەوە حەڵال پەیدا دەکات نازانێ کەسابەتەکەت حەرامە ئەی کە بچیتە بازاری سەرافەکان و دۆلار فرۆشەکان و حەواڵە و نازانم چی و زەڕنگر و ئاڵتونچیەکان ئەو جا بۆ دەردەکەوێت ڕیبا چۆن هجومی کردوتە ناو دوکانەکانیانە و بەخۆشیان نازانن یا بەخۆشی دەزانێ بەڵام مەبەستیەتی ئیشەکەی بۆ حەڵال بێ هەر مفتیەکی متەساهل ڕوخسەتی بداتێ دەڵێت تەواو کاکێمە فتوامان وەرگتووە پرسیارمان کردووە پرسیاری کردو گوێی لێ نییە مخالفی حەدیثە گرنگ ئەوەیە کەسێک گوتویەتی دروستە و تەواو ئەی کە بچیتە قوتابخانەکان و جامیعەکان و دانیشگا و پەیمانگاکان سەیریکە بزانە فەسادی چۆنە بزانە بەدڕەوشتی چۆنە پەنا بەخوای پڕۆدگار کوا جلو ئەو جلو بەرگەی کە خوا دەیەوێت کوا ئەو ئەخلاق و ڕەوشت و حیشمەتەی کە خوای گەورە دەیەوێت کوا ئەو ڕەوشت و حەیایی کە ئیسلامی ڕاستەقینە لە ئێمەی دەوێ ئیدا فەسەدە الناس خەڵک لە زۆربەی بوارەکاندا تووشی فەسادی بووە تووشی خراپە بووە لە عقیدەوە بگرە تاوەکو کڕین و فرۆشتن و عیبادەت و معاملەت ئێ کەسێک لە ناو ئەو خەڵکەدا ساڵح بێت عقیدەکەی عقیدەی تەوحید بێت عیبادەتەکەی سەڵ و کەما ڕائیتمونی ئوسەڵی وان وێش دەکا کە پێغەمبەر کردوێتی عليه سڵات وسلام کڕین و فرۆشتنێک دەکا کە پێغمبەری خوا ڕێگای پێداوە عليه سڵات وسلام ئافرەتێکە دەچێتە جامیعە دەچێتە مەعهد دەچێتە مەدرسە عابایەکی پۆشیوە و جلێکی شەرعی ڕێک و پێک و بە حیا و بە شەرم لەناو خەڵک چۆنە لەناو ڕەفیقەکانی چۆنە غەریبە هەمووی پانتۆڵ لە پێ و سترێج لە پێ و نازانم ڕوت و بەرەڵا کەچی ئەو کچە بە تەنها تەماشا دەکەیت باڵا پۆشە ئابای کردووە ئەو خراپەکاریەی کە هێنراوەتە ناو دین ئەوان دێن چاچی دەکەن ئەوان دێن باشی دەکەن و چاچی دەکەنەوە داواکارم لە خی پرودگار ئێمە لەوان بین والحمد لله وصلى الله وسلم على رسول الله